الیە مرجعکم فانبیکم بما کنتم تعملون وە فەرمانمان داوە بە ئادەمی کە چاکە لەگەڵ دایک و باوکیدا بکە وە ئەگەر دایک و باوکت هەوڵیان لەگەڵ دای بۆ ئەوەی کە هاوبەشم بۆ بڕیار بدەی کە هیچ زانیاریەکت نیە دەربارەی ئەوە بە گوێیان مەکە تەنها بۆ لای منە گەڕاونەوەتان لە دوا ڕۆژدا ئەوسا هەواڵتان دەدەمێ بەو کردەوانەی کە دەتان کرد. انهم لکاذبون. ئەوانەی بێ بڕوا بوون وتیان بەوانەی ئیمان دار بوون شوێن ڕێگا و ڕێبازی ئێمە بکەون وتاوانەکانتان بە ئەستۆی ئێمە ئەوانە هیچێک لە تاوان و گوناهی ئەوان هەڵناگرن بەڕاستی ئەوانە درۆزنن. فلبث فیهم الف سنة الا خمسین عاما فاخذهم الطوفان وهم ظالمون سوێن بەخوا نوحمان نارد بۆ لای گەلەکەی بە پێغەمبەری ئنجا ئەویش مایەوە لە ناویاندا نۆ سەد و پەنجا ساڵ لە ئاکامدا لافاو و زریان لە ناوی بردن لە کاتێکدا ئەوان ستەمکار بوون. وە بەڕاستی ئێوە لە جیاتی خوا بتانێک دەپەرستن وە ئێوە درۆیەکی گەورە هەڵدەبەستن بەڕاستی ئەوانەی کە ئێوە دەیانپەرستن بێجگە لە خوا ناتوانن ڕزق و ڕۆزی ئێوە بدەن کەواتە داوای ڕزق و ڕۆزی لە خوا بکەن وە ئەو بپەرستن وە هەر سوپاسی ئەویش بکەن تەنها بۆ لای ئەو دەگەڕێنرێنەوە لە قیامەتدا. ثم اللە ینشیء النشأة الآخرة ان اللە علی کل شیء قدیر ئەی محەممەد بڵێ بڕۆن بگەڕێن بە زەویدا و سەرنج بدەن کە چۆن دروستکراوەکانی لە سەرتاوە بەدی هێناوە لە پاشان هەرخوا بەدی هێنانی دوا ڕۆژیش بەدی دێنێ بەڕاستی خوا بەتوانایە بەسەر هەموو شتێکدا. بتانێکن لە بەر خۆشەویستی نێوانتاندا لە ژیانی دونیادا دەیانپەرستن، لە پاشان لە ڕۆژی دواییدا هەندێکتان بێزاری دەردەبڕن لە هەندێکی ترتان، دان نانێن بە یەکتریدا و نەفرین لە یەکتری دەکەن، جێگاشتان ئاگری دۆزەخە و هیچ یارمەتیدەرێکیشتان نییە. کاتێ بە گەلەکەی وت بێ گومان ئێوە کارێکی ناشرین و قێزەون دەکەن، نێربازی، لە جیهاندا، کەس پێش ئێوە ئەو کارەی، نەکردووە. ئەئینەکم لەتەئتون الرجال وتقطعون السبیل وتئتون فی نادیکم المنکر. کەچی وەڵامی گەلەکەی تەنها ئەوە بوو کە وتیان بە لوط، سزای خوامان بۆ بێنە ئەگەر تۆ لە ڕاستگۆیانی. قال رب انصرنی علی القوم المفسدین. لوط وتی، ئەی پەروەردگارم یارمەتیم بدە و زاڵم بکە بەسەر ئەو گەلە خراپەکارەدا. انا منجوک و اهلک الا امراتک کانت من الغابرین. کاتێ نێردراوەکانمان هاتن بۆ لای لوط پێیان تێکچوو و زۆر دڵتەنگ بوو و ناڕەحەت بوو، وتیان مەترسە، خەم مەخۆ، چونکە بێگومان ئێمە تۆ و خێزانەکەت ڕزگار دەکەین جگە لە ژنەکەت کە ئەو لە تیاچووان دەبێت. هەروەها قاروون و فیرعەون و هامانیشمان لەناو برد، سوێن بەخوا بەڕاستی موسا هات بۆ ناویان بەچەند موعجیزەیەکەوە، بەڵام ئەوان خۆیان بە گەورە زانی لە زەویدا، نەشیان توانی لە دەستمان دەربچن. فکلا اخذنا بذنبه، وە نوێژ بکە، بێگومان نوێژ بەرگری دەکات لە کاری ناشرین و ناپەسەند، وە زیکر و یادی خوا گەورەترە لە هەموو شتێک، خواش بە هەر کارێک کە دەیکەن دەزانێ. ولا تجادلوا اهل الكتاب الا بالتي هی احسن الا الذین ظلموا منهم، ئەگەر ماوەی دیاری کراو نەبوایە بۆ سزا دانی ئەوانە بێگومان سزاکەیان بۆ دەهات وە بەڕاستی لە ناکاودا ئەو سزایەیان بۆ دێ کە ئەوان هەستی پێ ناکەن. یستعجلونک بالعذاب وان جهنم لمحیطة بالکافرین. بە پەلە لە تۆ داوای هێنانی سزا دەکەن کە بەڕاستی دۆزەخ دەوری کافرانی داوە. فیها الانهار خالدین فیها نعم اجر العاملین. وە کەسانێک کە باوەڕیان هێناوە و کردەوە چاکەکانیان کردووە سوێند بەخوا لە کۆشکە بەرزەکانی بەهەشتدا نیشتەجێیان دەکەین کە ڕووبارەکان لە ژێریاندا دێن و دەچن بێ بڕانەوە تێیدا دەمێنەوە ئای چەند چاکە پاداشتی چاکەکاران. قل الحمد للە بەل ئەکثەرهم لا یعقلون. وە ئەگەر پرسیاریان لێ بکەیت کێ لە ئاسمانەوە باران دەبارێنێ ئنجا بەو بارانە زەوی مردووی زیندوو دەکاتەوە بێگومان دەڵێن خوا ئەی محمد بڵێ هەموو سوپاس هەر بۆ خوایە بەڵام زۆربەیان ژیرییان بەکار ناهێنن. ئەگەر ئەوان بیانزانیایە. فإذا ركبوا في الفلك دعوا الله مخلصين له الدين فلما نجاهم إلى البر إذا هم يشركون ئەنجا کاتێ ئەو بێ باوەڕانە سوار کەشتی دەبن و ترسان لە نقوم بوون تەنها هاوار لە خوا دەکەن بە دڵسۆزی و گەردن کەچیەوە کەچی کاتێ خوا ڕزگاریان دەکات و بۆ ڕێبازەکانی خۆمان و بێگومان خوا لەگەڵ چاکاندایە.